و عیبادەتێکی خۆی هەیە عیبادەتی نیعمەتەکان بریتیە لە سوپاسگوزاری عیبادەتی بارینی باران بریتیە لە شکر و سەنا و سوپاس بۆ خوای میهرەبان لە کاتی نەبارینی باران وەرزی عیبادەتی نوێژە بۆ خوا لە بەرامبەر باراندنەوەی نیعمەتی باران هەبوونی خۆر و مانگ نیعمەتانێکن سوپاسی خاوەن نیعمەتەکە دەکەین کە ئەڵڵایە گەر لێمان گیرایەوە وەرز و مەوسمی عیبادەتی کاتی گیرانی خۆر و مانگ بریتییە لە نوێژکردن بۆ خوای خۆر و مانگ تا ئەو نیعمەتەمان بۆ بگێڕێتەوە لە کاتی بەڵا و موسیبەت و ناڕەحەتیشدا مەوسمی ئارامی و دان بەخۆداگرتن و سوپاسی خوای میهرەبانکردنە. بۆ ئەم مەبەستە دەچینە خزمەتی قورئان سوڕەتی النحل خوای میهرەبان لە ئایەتی سەد و دوانزە ئامۆژگاریمان دەکا و باسی قەوم و گەلێکمان بۆ دەکات أعوذ بالله من الشيطان الرجيم وێنەیەک دێنێتەوە و دەفەرمێ وضرب الله مثلا خوای پەروەردگار باسی قەوم و باسی ئاوەدانی و باسی گەل و خەڵک و خاکێکمان بۆ دەکات کە دەفەرمێ خەڵکێک هەبوون خاکیان هەبوو خوای پەروەردگار ئەم خەڵکە هەر هەموویان خاوەنی نیعمەتی ئەمن بوون، ئاسایش بوون، لە عیبادەتیانا، لە ماڵیانا، لە خواردنیانا، لە جەستەیانا، شەو و ڕۆژیان پڕ بوو لە ئەمن و لە ئاسایش. قەومێک بوون، یەئتیها ریزقها ڕەغەدا. خوای پەروەردگار ڕزقی واسع ڕزقی فراوان من کل مەکان ئاسمان خوا ڕزقی بۆ دەناردن زەوی خوا ڕزقی بۆ دەردەخستن ژێرخانی زەوی پێدەدان ئەنواعی ڕزق من حيث لا يحتسب بیریان لێ نەدەکردەوە حسابیان بۆ نەدەکرد خوای پەروەردگار ئەم قەومەی تەواو تەواو بوژاندبووە لە ناو ناز و نیعمەتا بوون بەڵام خوای میهرەبان دەفەرمێت ئەم قەوم و گەلەیە فەکەفەڕەت بئەنعم اللە لە نێو ئەم هەموو ناز و نیعمەتەدا ئەمان هاتن لە بری شکرانە بژێری فەکەفەڕەت لە بری ئەوەی بڵێن ئەشکڕکە یا ئەڵڵاه کوفرانە بژێری نیعمەتەکانی خوای میهرەبانیان کرد بە هەڵە مامەڵەیان لەگەڵ نیعمەتەکانی خوای پەروەردگارا کرد وایان زانی نیعمەتەکان بەختەوەریان دەکا سوپاسی خاوەن نیعمەتەکەیان نەکرد لە خوا غافڵ بوون لە گوناه و تاوانا ڕۆچون سەرقاڵی خراپەکاری بوون ئەم قەومەیەی کە پشتیان لە نیعمەتەکانی خوای پەروەردگار کرد وەکو ڕیسالەت و پەیام پشتیان لە نیعمەتەکانی خوای پەروەردگار کرد لە بری عیبادەت و طاعەت خراپەکاری و فەساد و زوڵم و ستەمیان لە نێو خۆیاندا لە یەکتری کرد لە بری تەطبیقکردنی شەریعەتی خوای میهرەبان ڕازی بوون بە یاسای مرۆڤ کرد خوای پەروەردگار دەفەرموێ فأذاقها الله خوای پەروەردگار کردی بە قورگیانە کردی بە باڵایانە پۆشاکی چی پۆشاکی یەکەم برسێتی دووەم ترس لباس الجوع والخوف تووشی ترس بوون و هەروەها تووشی برسێتی بوون پاشان تووشی ترس بوون ئەگەر بپرسن بۆ خوای میهرەبان ناز و نیعمەتی لێگرتنەوە وەڵاممان دەداتەوە و دەفەرمێ بیما کانو یەصنعون بەهۆی کردار و بەهۆی گوفتار و بەهۆی مامەڵەی خۆیانەوە بەهۆی سنعەت و کار و پیشەی ناڕەوا و ستەمیانەوە بەهۆی لە یاسا دەرچوونی خوای میهرەبانەوە ئەم قەومە هاتن تووشی ئەم سزا و ناڕەحەتی و بەڵایە بوون خوای میهرەبان لە قورئاندا ئەم چیرۆک و بەسەرهاتانەمان بۆ دەگێڕێتەوە عیبرەت و پەند لێوەرگرتن بریتی نییە لەو قەومەی ئەم ئایەتەیان بۆ دابەزیوە بەڵکو عیبرەت و پەند لێوەرگرتن لەم ئایەتەدا بریتییە لەوەی کە هەر قەومێ ئاوها مامەڵە بکەن ئەوا خوای میهرەبان باسی ئەو قەومەمان بۆ دەکات کەواتە لە ئێستادا من باسی چ قەومێ دەکەم، باسی چ گەل و چ میللەتێ دەکەم، دڵنیابن باسی قەومی کورد دەکەم، باسی میللەتی کورد دەکەم کە بەڕاستی لە بەرامبەر ناز و نیعمەتەکانی خوای میهرەبانا دەبێ ڕابوەستین ئایا شوکرانە بژێری نیعمەتی خوای میهرەبانمان کرد؟ ئایا لە بەرامبەر نیعمەتی ئاسمان و زەوی و ئیمان و ئیسلام و ئەمن و ئاسایش و ڕزق و ڕۆزیدا تەندروست مامەڵەمان کرد؟ بێگومان لە ژێر پرسیارداین بۆیە خوای پەروەردگار دەفەرموێ وبلوناهم بالحسنات والسيئات بۆ خوای پەروەردگار لە بەرامبەر چاکە و خۆشیدا، لە بەرامبەر موسیبەت و ناڕەحەتیەکاندا کە دەفەرمێ وبلوناهم مەبەستی پێ بەڵای کوردەواری نیە بەڵکو مەبەستی پێ اختبار تاقیکردنەوە، ابتلاء، ناڕەحەتی مەبەستی پێ ئەوەیە کە بەڕاستی ئێوە لە ژێر تاقیکردنەوەیەکی قورسدان بەڵکو بۆ تاقیکردنەوە دروستکراون کەواتە ئەم ئوممەتە تاقی کرانەوە بە زۆر ناڕەحەتی ئارامیان گرت، بەڵام لە بەرامبەر خۆشگوزەرانی و لە بەرامبەر ناز و نیعمەتەکاندا تەندروست مامەڵەیان نەکرد، لە بەرامبەر زوڵم و ستەم و ناعەدالەتیدا بەشدار بوون، دەم و دەستیان هەبوو تیایدا، بۆیە بە ڕاستی ئەم قەومەیە تووشی ئیبتیلا و ناڕەحەتی بوون. قەومێکن زۆر ئازا و بەغیرەتن، یەکێک لە ناودارانی جیهان قسەیەک دەکا بەرامبەر بە ئەم قەومی کوردە و دەڵێت میللەتی کورد ئومەتێکن تاقی کرانەوە بە مردن کوشتیانن بە فیشەک بە لەسێدارەدان سەریان بڕین کۆمەڵکوژ و بەناو ئەنفالیان کردن ئەشکەنجە و ناڕەحەتیان کردن خەڵکیان مرد لە برسانا خەڵکیان لێ مرد لە سەرمانا خەڵکیان لێ مرد بە کیمیایی بەڵام ئەو میلەتەیە میلەتێکن نەمان دیوە لە مێژوودا تۆمار نەکراوە کەسیان لە ترساندا مردبن قەومێک بۆ نەترساون قەومێک بۆ ئازا و بەغیرەت بوون یان کەی ئازا و بەغیرەت بوون ئەو ساتەوەختەی کە دەستیان بە پەیامی خواوە گرتبێ شکرانە بژێری نیعمەتەکانی خوایان کردبێ بەڵام کاتێک خوای پەروەردگار تاقی کردنەوە کە بۆ تاقیکردنەوە دروستی کردوون خۆڕاگر نەبوون لە بەرامبەر هەندێک لە تاقیکردنەوەکاندا دەبێ ئێوە لە بەرامبەر ئەم نیعمەتانەی خوای میهرەباندا سابر بن، ئارامگر بن. بۆیە بەڕاستی ئازیزان و خۆشەویستانم، لە دوای ئەم دەستپێکەیە دەمەوێ ئەمڕۆ باسی چی بکەین بە تایبەتی ئەمەی کە تا ئێستا کردوومانە لە نێو بەڵا و موسیبەت بە مانای تاقیکردنەوەداین ئێمە چۆن ڕزگارمان بێ لەم ناڕەحەتیانە؟ ئەسبابی هەڵگرتنی بەڵا و موسیبەت لەسەر ئوممەتان چییە؟ گەلان و ئوممەتان چۆن ڕزگاریان دەبێ لە کاتێکدا ئەگەر بە هەڵە مامەڵەیان کرد لەگەڵ نیعمەتەکانی خوای پەروەردگارا؟ بێگومان دەبێ بزانین کە عیلاج و چارەسەر چییە؟ یەکەمین عیلاج و چارەسەر بۆ میللەتێک خوای پەروەدگار نیعمەتیان لێ وەربگرێتەوە یان لە ناو ناڕەحەتی و ئەزمەدا بن یان ستەمکاران ستەمیان لێ بکەن یان گەندەڵکاران سەروەت و سامانیان بە هەدەر بدەن دەبێ ئەم میللەتەیە چ ڕێگایە بگرنە بەر دەبێ ئەم میللەتەیە چۆن هەنگاو هەڵبگرن بۆ ئەوەی ڕزگاریان بێ لە ناو ناڕەحەتیەکان یەکەمینیان بریتیە لە تەقوا و لە خواترسان گەڕانەوە بۆ لای خوای میهرەبان، پەشیمانبوونەوە و تەوبەی جەماعی، تەفتیشی ناخی خۆکردن، لێپرسینەوە و لێپێچینەوە لە ناخ، لە ماڵ، لە تەمەن، لە سەروەت و لە سامان کە خوای پەروەردگار پێی داوین، ئەمە یەکەمین خاڵ و یەکەمین دەستپێکە، هەر ئوممەتێ بیەوێ هەستێتەوە، هەر ئوممەتێک بیەوێ ڕەفعی بەڵای لەسەر بکرێ، بەڵای ترس و برسێتی یەخەی پێگرتبێ و لەسەری نەمێنێ، دەبێ بگەڕێتەوە بۆ لای خوای خاوەنی ئاسمانەکان و زەوی. دەبێ دەستی زەلیلی و نزا و پاڕانەوە بەرز کاتەوە بۆ خوای میهرەبان. دەبێ تەوبەی جەماعی بکرێ. دەبێ ئیستیغفار بکرێ، لێخۆشبوون لە خوای پەروەردگار داوا بکرێ. فقلت استغفروا ربکم بڵێن خودایە استغفر اللە چونکە خوای پەروەردگار لێخۆش بووە لە بەرامبەر و لە بەرهەمی لێخۆش بووندا خوای پەروەردگار دەفەرمێ یورسیل السماء علیکم مدرارا ئەها ئاسمان بارانی بەڕەحمتان بۆ دادەبارێنێ ئەی چۆن بیکا بە بەرەکەت بە بەرهەمی ئەستەغفر الله بەرهەمی زەویتان پێدەدا پاشان ویمددکم باموال، ڕزگارتان بێ لە قەیرانی بێ ماڵی، بێ مەعاشی، بێ سەروەت و سامانی، قەرزاری، ناڕەحەتی، دەبڵێن، استغفر اللە، بە هەڵە مامەڵەمان کرد لەگەڵ نیعمەتەکانی تۆدا، خودایە، وامان زانی ڕزق و ڕۆزیمان لەسەر زەوییە، وامان زانی ڕزقی ئێمە لە قاسەکانایە، لە دەستی زاڵمان و ستەمکارانایە، نا، خودایە، ڕزقی ئێمە لای تۆیە، استغفر اللە، خوایە نازیمان بەوەی کە هەمانە، ویجعل لکم جنات ویجعل لکم انهارا بۆ ئەوەی وشکە ساڵی هەر نەمێنێ بۆ ئەوەی ڕەز و باخ و دەشت و دەر و زەراعەت و کشت و کاڵمان پڕبەرهەم و پڕبەرەکەت بێ دەبڵێن ئەستەغفر الله کەواتە ئەستەغفر الله مەشروعی هەستانەوەی ئومەتە یەکەمین مەشروعە کە دەبێ ئومەتی مسلمان هەمیشە و هەردەم دەستی نزا و زەلیلیمان لە خوای پەروەردگار بەرز بکەینەوە و بڵێین خودایە ئێمە زەلیلین، ئێمە فەقیرین، ئێمە هەژارین، موحتاجی ڕەحمی تۆین. دەبێ بزانین خوای پەروەردگار ڕقی لە عەبد و لە ئوممەتی مسوڵمان نییە تاقی دەکاتەوە، بەڵکو پێغەمبەری ئازیز و نووری چاوانمان دەفەرموێ گەورەیی پاداشت لەگەڵ گەورەیی ناڕەحەت و موسیبەتەکاندایە. بۆیە دەفەرمێ خوای پەروەردگار وئین الله اذا احب قوما ابتلاهم خوای پەروەردگار هەر قەومێکی خۆش بوێ تاقییان دەکاتەوە ڕایان دەوەستێنێ برسیان دەکا نەهامەتیان بەسەرا دێنێ هەتا بزانن شکرانە بژێری نیعمەتی خوای پەروەردگار دەکەن فمن رضیە فله الرضا هەر کەسێ ڕازی بێ خوا لێی ڕازی دەبێ هەر کەسێ ناشکوری بێ کوفر بکا خوای پەروەردگار نیعمەتی لێ دەگرێتەوە و توڕەی خۆی لە دنیا و لە قیامەتا بەسەردا دەبارێنێ ڕێگای دووەم بۆ هەستانەوەی ئومەت لە کاتی ناڕەحەتیدا بریتیە لە صنائع المعروف ئەنجامدانی کارە چاکەکان کە بریتین لە سیلەی ڕەحم، بریتین لە بەخشین و لە چاکەکاری، بریتییە لە هەناسەدان بە خەڵکانی هەژار و لێقەوماو، بریتییە لە دەستگرتنی کەسانێکی ئاوارە، بریتییە لە دەستگرتنی کەسانی نەخۆش، بریتییە لەوەی کە پێغەمبەری ئازیز مسوڵمانان چیمان پێ دەفەرمێ، دەفەرمێ من نفس عن مؤمن عن مسلم هەر کەسێ کەسێک تەنگەتاو بووە هەناسەی سوار بووە، زۆری بۆ هاتووە، قەرزاری زۆری بۆ هێناوە، ناڕەحەت بووە، نەخۆشی زۆری بۆ هێناوە، کرێ خانووی پێ نادرێ، قست و قەرز زۆری بۆ هێناوە، ئەفەرمێ من نفس نەفەسێکی پێ با، ماوەی بۆ درێژ بکاتەوە، قەرزی حەسەنەی پێ با، چاکەی لەگەڵا بڵێ، ئەمە ئەو کەسەیە فەرمێ خوای پەروەردگار ناڕەحەتی قیامەتی لەسەر لادەبا، گەرما و ناڕەحەتیەکانی ساحەی مەحشەری لەسەر هەڵدەگرێ، من فرج. ئەو کەسەی دەرگایە بکاتەوە ئەو کەسەی ویسعەت ببەخشێ بە کەسێ کە هەموو ئەمانە لێرەدا مەبەستم پێ ئەوەیە کە بەڕاستی لەم ساتە وەختەدا کۆمەڵگای کوردەواری ئێمە کاسبکاران، بازرگانان، دەوڵەمەندان، خاوەن پیشەکان، خاوەن خانووەکان، خاوەن دوکانەکان، هەموو کۆمەڵگای ئێمە پێویستمان بەوە هەیە بەڕاستی بە ئیسلام مامەڵە بکەین لەگەڵ یەکتریدا پێویستمان بەوە هەیە هەڕەشەی برسێتی و ترس و ناڕەحەتی و بێبوجەی و بێموچەی شیرازەی کەسایەتی و خزمایەتیمان هەڵنەوەشێنێ شیرازەی خێزانەکان هەڵنەوەشێنێ ناکرێ ناڕەحەتی و مصیبەتێک هاتووە بەسەر میلەتە خەڵک هەر هەمووی ئیتر بەڕاستی ئەومان لە یاد بچێ سنوورەکان ببەزێنین لەبەرامبەر ئەو زوڵم و ستەمەی کە دەکرێ بە تایبەت لە میللەت خەڵکیش بەر بێتە زوڵم و ستەم لە یەکتری یان خوێنی یەکتر ڕشتن بۆیە دەبێ بە ڕاستی مامەڵەیەکی ژیرانە بکەین لەگەڵ یەکتریدا سیلەی ڕەحم بەجێ بێنین هاوکاری هەژار و لێقەوماوەکان بکەین کە ئەمە بە تایبەتی بۆ دەوڵەمەندان زۆر گرنگە خوای پەروەردگار بەرەکەت بخاتە ماڵی دەوڵەمەندانەوە بۆ دەستگرتنی هەژاران بۆ هەر کەسێ دەتوانێ بە ئیحترام و لەسەر دین هاوکاری هەر کەسێکی هەژار و لێقەوماو دەکات خاڵی سێیەممان بۆ هەستانەوەمان لەم ناڕەحەتەی کە تیایداین بریتییە لە چی کێ دەتوانێ ئەم کارانە ئەنجام بات کەسێک دەتوانێ ئەم کارانە ئەنجام با ئیمانی هەبێ بە خوا ئیمانی هەبێ بە ڕۆژی قیامەت بەتەمای پاداشتی قیامەت بی و هەروەها دڵنیابین لەوەی کە ژیانی دنیا هیچ مانایەکی نییە ئەگەر قیامەت و بەهەشتێک نەبێ، کەواتە باوەڕداری ڕاستەقینە تامەزرۆی دیداری خوای میهرەبانە، تەنانەت لە مردن ناترسێ، چونکە بەتەمای پاداشتی خوایە و بەتەمای چوونە بەهەشتە؟ مسوڵمانانی بەڕێز، کێ لە ئێوەی مسوڵمان تامەزرۆی بەهەشت نییە؟ بێگومان هەموومان تامەزرۆی بەهەشتین، بەڵام ئەمن دەمەوێ لێرەدا هانی هەموو لایەکمان بەم بۆ ئەوەی مژدەمان پێدەدا پێغەمبەری خۆ عەلەیهی سەڵات وەسەلام بەهەشت مشتاقی ئەم کەسانەیە یەکەمین کەس ذو سلطان مقسط دەسەڵاتدار و فەرمانڕەوا و بەرپرسێکی دادگەرە دادگەر کە ئەمە لێرەدا دەبێ ئوممەتی مسوڵمان بزانێ یەکەمین زیان کە ئەم ئوممەتی ئیسلامە لێی کەوتووە لە دەستدانی کەسانی عادلە نەمانی ئیمامی عادلە بۆیە دەسەڵاتدار دەبێ بزانن پێغەمبەری ئازیز زۆر بە کورتی دەفەرموێ یەکەمین کەس دەچێتە ژێر عەرشی خواوە ئیمامی عادلە نافەرموێ ئیمامی قورئان خوێن ئیمامی شەو نوێژکەر ئیمامی بەڕۆژوو ئیمامی چی؟ نەخێر ئیمام، سەرکردە، بەرپرس دەبێ عادل بێ، بۆیە دەوڵەتێکی کافری عادل بەردەوام دەبێ، بەڵام دەوڵەتێکی مسوڵمانی ستەمکاری گەندەڵ و خیانەتکار تەمەنی کورت دەبێ، بۆیە عەدالەت زۆر گرنگە، کەواتە من و تۆ دەبێ بەشدارین لەوەی کە ئیمامی عادلمان دەوێ یان وەک وتراوە عادل ئیمام پێدەگەیەنین و دەتوانین بیانخەینە سەر کورسی حوکم و دەسەڵات؟ ئیمامی عادل کێیە؟ عومەری کوڕی عەبدولعەزیزە ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ بۆ لەم جیهانەدا ناوی هەیە و هەمیشە زیندووە عومەری کوڕی عەبدولعەزیز دەفەرموێ خودایە خوایە مردنیشم لەسەر سوک مەکە خوایە گیانکێشانیشم لەسەر سوک نەبێ ناڕەحەت بێ چونکە کۆتا وێستگەی گەڕانەوەی من بۆ لای تۆ و بەڵێنیشان پێدام ئازادم بکەن. وتی، خێرا بچۆ هەزار نارەکەم بۆ بێنە، هەر کەس پێی داوی ئەو پارەیە پارەی بەیتولمالە، ئەوە موڵکی مرۆڤەکانە، ئەوە موڵکی ئەم حکومەت و دەسەڵاتەیە. ئەمەیە ئیمامی عادل، نەک مڵک و دەسەڵاتی میللەتیش بەرێ و خەزنی بکا و لە ژێرخانەکان یان لە بانقەکانا نوقمی بکا، ئەم هات حەقی خوێنی خۆشی دەگێرێتەوە بۆ میللەت، پاشان فەرمووی نامەوێ هیچ بەجێ بێڵم بۆ مناڵەکانم، چونکە ئەگەر باش بن خوا ڕزقیان دەدا ئەگەر ستەمکاریش بن ئەوا نامەوێ بەشدار بم لە ستەمەکەیانە ئیمامی عادل باپیرە ئازیزەکەمانە سەلاحەدینی ئەیوبی کورە بەخوای من نازانی صلاح الدین ایوبی چۆن حکمی کردووە چۆن حکم ڕانی کردووە صلاح الدین ایوبیە بە قەرزاری دەمرێ کورە کفنی بۆ دەکەن پاشا سەلاحەدینی ئەیوبی پێنەکەنی تا لەسەر مەرگا پێکەنی وتیان بۆ پێدەکەنی فەرمووی ئێستا دەگەم بە خزمەتی پێغەمبەری ئازیز دەڵێم ئەی پێغەمبەری خوا ئەها ڕێگای ئیسرا و میعراجەکەی تۆم پاکردەوە ئەها ئومەتی ئیسلامیم لە زوڵم و ستەم ڕزگار کرد ئیمامی عادل عمری مختارە عمری مختار بۆ دەیان و سەدان فیلمی لەسەر دەردەکرێ چونکە دەیانوو ئەی خەلیفە، ئەی پێشەوا، ئەی سەرکردە، توخوا بچۆ حەجێکی ماڵی خوا بکە، دەیوت خەڵکی خۆم، خاکی خۆم، سەنگەری خۆم بەجێ ناهێڵم، خوای پەروەردگار ئەوەم پێ ببەخشە من خزمەتکاری ئەم ئوممەتەی خۆم بم، بەجێیان نەیڵم، بۆی بەلاڕێدا نەچن. کەواتە یەکەمین کۆمەڵ بریتیە لە ذو سلطان مقسط، دووهەمینیان بریتییە لە متصدق موفق، بەخشەرێکی لێزان، سەرکەوتوو، عاقڵ، دەزانێ چۆن دەبەخشێ، دەزانێ بە کێ دەبەخشێ، بەتایبەتی لەم ناڕەحەتی و نەهامەتیەدا، و رجل رحیم رقیق القلب، پیاوی دڵنەرم، پیاوی بەسۆز، پیاوی زمان شیرین، ئەمە کێ، بهشت تامەزرۆی ئەم کەسانەیە. وە هەروەها دەفەرمێ لکل ذی قربی و مسلم ڕووخۆشی و نەرمونیانی بۆ هەموو مسوڵمان و هەموو خزم و کەسێکیەتی چوارەمینیان وعفیف متعفف ذو عیال لێرەدا دوو خاڵ زۆر گرنگە لەم خاڵی چوارەمەیاندا کە بەهەشت خۆی سازداوە و تامەزرۆی بینینی کێیە پیاوانێکی دەستپاک، ژنانێکی دەستپاک، پیاوانێکی بەحەیا و بەشەرم، ئافرەتانێکی بەحەیا و بەشەرم، خانەوادانێکی قەرەباڵغ، کرێنشین، قەرزار، کەمدەرامەت، بەڵام موتەعەففن، عیززەتی نەفسیان هەیە، دەست درێژ ناکەن بۆ ماڵی کەس، دەستپان ناکەنەوە لە کەس، ڕازین بەو بەشەی کە خوای پەروەرگار پێی داون، ئەمە ئەو کەسانەن کە بەهەشت تامەزرۆیانە. کەواتە موسڵمانانی بەڕێز! مسوڵمان و ئیماندار گەشبینە، بەتایبەتی میللەتی کوردی مسوڵمان گەشبینە، چونکە ژیانی دونیا کۆتایی پێ دێ ژیانی قیامەتمان هەیە، ڕاغیبی ئەسفەهانی دەفەرموێ، ئەگەر قیامەت نەبوایە ژیانی ئاژەڵەکان باشتر بوو لە ژیانی مرۆڤەکان، ئەی مرۆڤەکان ژیانی ئێمە وەکو ژیانی جوجەڵە و جوچکە وایە لە ناو هێلکەدا، ئەگەر جوچکە لە ناو هێلکە نەیەتە دەرەوە ئەو قەباغە مادیە تێنەپەڕێنێ، لەزەت لە ژیان نابینێ ئێمەش هەتاوەکو لەم جەستە مادیە دەرنەچین هەتاوەکو لە ژێر ئەم هەسارەیە دەرنەچین نەچینەوە حزوری حزوری خوای پەروەردگار نەگەین بە دیداری پێغەمبەری ئازیز نەچینە ناو بەهەشتەوە لەزەت لە ژیان نابینین کەواتە هەموو لایەکمان دەبێ شۆرشێک بەرپاکەین شۆرش شۆرشی چی شۆرشی ویژدان شۆرشی دوعا و دەست پانکردنەوە لە خوای میهرەبان شۆرشی وشیاری و بەرچاوڕوونی شۆرشی حرمەتی ماڵگرتن و ڕێزگرتن لە ماڵ و ئیسراف نەکردن بە هەدەر نەدانی ماڵ خۆ نەخستنە ژێر قەرزی بێجێ و قستی بێجێوە دەبێ بزانین بەڕاستی شۆرشێکمان پێویستە ئێمە لە ئەمڕۆدا کە هەمومان غافڵین لە خەوی غەفڵەت بەخەبەر بێینەوە کەواتە دەبێ شۆڕشی دژی ستەم دژی گەندەڵکار پشتگیری نەکردن لە خیانەت هەر کەسێ بیکا هەر ناوێکی هەبێ هەر ڕەنگێکی هەبێ دەبێ خۆمان لەوە بپارێزین کەواتە مسلمانانی ئازیز کۆتا پەیاممان بریتیە لەوەی کە دەبێ هەموو لایەکمان ئاگادار بین کە ڕاحەت و ئیسراحەت لەکوێ هەیە ئێمە ئیسراحەت ناکەین چونکە خوا بۆ تاقیکردنەوە دروستی کردووین ئەزانن کەی نەجاتمانەبێ ئەو کاتەی کە دەفەرموێ بەسەر پردی سیڕاتا تێپەڕین دەڵێن الحمد لله الذي نجانا خوایە سپاس بۆ تۆ وا لە پردی سیڕات تێپەڕین ئەفەرمێ ئیمانداران دەرگای بەهەشت دەبینن داخراوە بەرەو بەهەشت دەڕۆن لە پڕ دەڵێن دەرگای بەهەشت ناکرێتەوە ئیلاه دەبێ محمد رسول الله صلی الله علیه وسلم دەرگای بەهەشت ئەو بیکاتەوە و بۆ ئەو دەکرێتەوە ئالەوێدا ئیمانداران کە دەرگای بەهەشت کرایەوە دەڵێن الحمد لله الذي هدانا لهذا ئۆخەی خوایە هیدایەتت داین لە دنیا لە قیامەتە کە چووینە ناو بەهەشتەوە کۆتا الحمدللەی من و تۆ ئەو ساتەوەختە ئیبتیلا و ناڕەحەتیمان لەسەر نامێنێ وقالوا الحمد لله رب العالمین خدایە سپاس بۆ تۆ کەواتە ئیماندارانی ئازیز و خۆشەویستم دڵنیابن تاقیکردنەوە لە ژیانی دنیادا بەردەوام دەبێ ئەو ساتە وەختەی پێدەخەینە بەهەشت و لە دۆزەخ ڕزگار دەبین ئەو ساتە وەختەیە کە نامەی ئەعمالمان بە دەستی ڕاست وەردەگرین خوای پەروەردگار بە هەموو لایەکمانی ببەخشێ ئەو ساتە وەختەیە کە ان شاء اللە ئیتر شاد دەبین بە دیداری خوای میهرەبان خوایە دنیا تام و لەزەتی نییە بێت زیکر و یادی تۆ پەروەردگارە قیامەتیش ترسناکە بەبێ عەفوی تۆ خوایە بەهەشتیش لەزەتی نییە بێ دیدار و بێ لقائی پێغەمبەرە ئازیزەکەت خوایە بە دیداری خۆت شادمان کە خوایە بە دیداری خۆت شادمان کە یا اللە سەبر و ئارامیمان پێ ببەخشە خوای پەروەردگار ئێمە میللەتێکی مسوڵمانین خوایە ئێمە ئومەتی پێغەمبەری ئازیزین خوایە ئومەتی باپیرە ئازیزەکەمان سەلاحەدینی ئەیوبین هەڵەمان کرد گناهمان کرد ئیسرافمان کرد دەڵێین رب نکشف عنا العذاب انا مؤمنون خوایە دەستی نزامان بۆ تۆ بەرز دەکەینەوە و دەڵێین یا الله خوایە تۆ قەوی خوایە تۆ دەوڵەمەند خوایە تۆ کەریم و بەخشندەی یا اللە دەرگای خێرمان لێ بکەرەوە خوایە دەرگای خێر لە هەژاران و نەقەوماوانی میلەتە بکەرەوە خوایە دەرگای خێر لە نەخۆشەکانی میلەتە بکەرەوە خوایە دەرگای خێر لە نازدارانی ئەم ئومەتە بکەرەوە خوایە دەرگای خێر لە بێباوکانی ئەم ئومەتە بکەرەوە خوایە دەرگای خێر لە بێوەژنەکانی ئەم ئومەتە بکەرەوە خوای پەروەردگار دەرگای شەرمان لێ داخە خوایە دەرگای شەرمان لێ دوور خەرەوە خوایە ئەوانەی بازرگانی بە شەڕەوە دەکەن خوایە ئەوانەی حکومڕانی بە شەڕەوە دەکەن خوایە ئەوانەی خوێنی ئەم میلەتە هەڕاج فرۆش دەکەن خوای پەروەردگار لێت داواکارین لە کۆڵێ میلەتان بکەیتەوە خوایە ئەوانەی سەروەت و سامانی کورد عێراق ئەم میلەتە دەبەن یا اللە تووشی دەرد و نەهامەتی و برسێتیان بکەی خوای پەروەردگار ڕزق و ڕۆزی لەم میلەتە بکەیتەوە خوایە تەنگە نەفەس بووە ئەم میلەتە یا اللە ئومێدمان تەنها بە ڕەحمی تۆیە خوایە زەردەخەنە و خۆشی لەسەر لێوی ئەم میلەتە خەریکە بار دەکات تەنها لای سیاسیەکان زەردەخەنە هەیە خوایە زەردەخەنە و خۆشیمان بۆ بگێرەوە خوایە ڕزق و ڕۆزیمان بۆ بگێرەوە یا اللە سەبر و ئارایمان پێ ببەخشە خوایە برایەتی و پێکەوە ژیان